سەلام و ڕەحمەتی خوای پەروەردگارتان لەسەر بێ بیسەرانی بەڕێز و خۆشەویست خۆمان بە خۆشحاڵ دەزانین کەوا خوای گەورە دەرفەتی داین جارێکی تر بە ئێوەی بەڕێز و خۆشەویست بگەینەوە لە خوێندنەوەی کتێبی بگا بە کاروانی ساڵحان لە بەشی شەشەمی کتێبەکەمان گەیشتین بە خاڵی چوارەم ساڵحان هەست بە گرنگی کات دەکەن کات زۆر سەریع و خێرا تێدەپەڕێت و دەڕوات و ناگەڕێتەوە، بۆیە دەبێت هەموو خوشک و برایەکی موسڵمان کات بەفیڕۆ نەدات و کات نەکوژێت و لاپەڕەکانی ڕۆژی قیامەتی بە سەیری تەلەفیزیۆن و چەرەزات خواردن و ئەتاری کردن و پیاسەی ناوبازار پڕ نەکاتەوە بەڵام بۆ عولەما و زانایانی ئیسلام زۆرتر شورەییە کاتەکانیان ڕێک نەخەن و بە شتی بەسوود پڕیان نەکەنەوە ئەمەش دیسان پێشەوامان ئەحمەدی کوڕی حەنبەل فێرمان دەکات و با بزانین کاکە عەبدوڵای کوڕی چۆن باسی باوکی ئازیزیمان بۆ دەکات، عەبدوڵای کوڕی ئەحمەدی کوڕی حەنبەل دەڵێ، باوکم لە هەموو کەس زیاتر ئارامگر بوو لەسەر تەنیایی و هەرگیز کەس نەیدیوە بێهودە چووبێت بۆ جێیەک مەگەر یان لە مزگەوت بینراوە یان بەدوای جەنازەیەکەوە بووە یان سەردانی نەخۆشێک بووبێت و گەڕانی بازاڕی زۆر پێ ناخۆش بووە و بە کات کوشتنی زانیوە. هەر ئەم پیاوە ساڵحە مەزنەی گەڕەکی ئەعزەمییەی بەغدادی بواری نەداوە لە حەڵقە و دانیشتنەکانیدا جگە لە باسی قیامەت و خۆشی و ناخۆشیەکانی هیچ شتێکی دنیایی تێدا باس بکرێت زانا مەزنەکەی بواری فەرموودە، ئەبوداودی سجستانی ڕەحمەتی خوای لێبێت دەفەرموێت، حەڵقە و دانیشتنەکانی ئەحمەدی کوڕی حەنبەل ڕەحمەتی خوای لێ بێت هەمووی باسی ڕۆژی قیامەت بوو وا نازانم هەرگیز بۆ تەنها جارێک لە حەڵقەکانیدا باسی شتی دونیایی کردبێت هەندێ لە خەڵکی بە تایبەت مامۆستا و مەلا و پێشەوا ئاینیەکان لە پیاسە و گەڕان و کات کوشتنن کاتێک پێیان بڵێیت ئەوە چۆن کاتی ئەوەت هەیە دەڵێت ئیشەکانم کردووە و دەستم خاڵی بووە کەچی قورئان وا نافەرموێت، بەڵکو دەفەرموێت، هەر کاتێک پەرژاتان و دەستتان خاڵی بوو بەستنە ناو قوڵایی خواناسی و بەنداتیەوە، هەروەکو خوای گەورە لە قورئانە پیرۆزەکەیدا دەفەرموێت، فإذا فرغت فانصب وإلی ربک فارغب، شوڕەیحی قاضیش ئەم وانەیە دەدات بە گوێی دراوسێکانیدا. زانای ناسراوی زمانەوانی ئەعمەش دەگێڕێتەوە و دەڵێت، گوێم لە زانایان بووە دەربارەی شوڕەیحی قاضی دانگێڕایەوە کە جارێکیان هەندێ لە دراوسێکانی بینیبوو پیاسەیان دەکرد ئەویش بە سەرسوڕمان و پێی فەرموون ئەوە خەریکی چین؟ وتیان مامۆستا ئیش و کارمان تەواو کرد و پیاسە دەکەین ئەویش فەرمووی بەم شێوەیە فەرمانمان پێنەدراوە کە بێکار و دەست بەتاڵەکان ئاوا بکەن ئەمەش سەلمانی فارسیە، خوای ڕازی بێت، ئامۆژگاری برایەکی هاوەڵی دەکات کە تەمەن کورتە نەکەی خۆت خەریک بکەیت بە شتی لاوەکی و ناپێویستەوە، بەڵکو سەلمانی فارسی خوای لێ ڕازی بێت ڕۆژێک دەبینێ وا حوزەیفەی یەمانی خوای لێ ڕازی بێت خەریکی عیلم و عیرفان دەستخستنە ئامۆژگاری کرد و پێی فەرموو ئەی برای هۆزی عەبسی عیلم و زانستەکان زۆر زۆرن بەڵام لە بەرامبەردا تەمەن زۆر کورتە، بۆیە هەوڵدە خۆت بەو زانستانەوە خەریک بکە کە سوودی بۆ ئاین و دینداریەکەت هەیە و خۆت بە زانستی ترەوە ناڕەحەت مەکە، ئەبو دەرداء هاوەڵی پێغەمبەر صلی اللە علیە وسلم و زانا و مامۆستا مەزنەکەی وڵاتی پیرۆزی شام ئامۆژگاری زانایان دەکات کە ئاگاداربن چونکە پاچێکیان بەدەستەوەیە و بەردەوام لەکەژی تەمەنی خۆیانی پێ دەڕوخێنن. ئەبو دەرداء خوای لێ ڕازی بێت دەفەرموێت، ئەی ڕۆڵەکانی ئادەم، تۆ لە چەند ڕۆژێک پێک هاتوویت، لەگەڵ تێپەڕ بوونی هەر ڕۆژێکدا کەمێ لە تەمەنت دەڕوات، ئەی ڕۆڵەی ئادەم، علیە سلام، تۆ لەو کاتەوەی لە دایک بوویت خەریکی ڕوخاندنی تەمەنی خۆتی، ئاگادار بە ئاگادار. عبداللە ی کوڕی مسعود هاوەڵی مەزن و زانای فەرموودە خوای لێ ڕازی بێت، زۆر ڕقی لەو کەسانە بوو کاتەکانی تەمەن دەکوژن و بە هەلی نازانن، تا کردەوەی جوانی تێدا ئەنجام بدەن، هەروەکو دەفەرموێت، عەبدوڵای کوڕی مەسعود خوا لێ ڕازی بێت دەفەرموێت، من ڕقم لە کەسێکی موسڵمان دەبێتەوە کە ببینم دەستی بەتاڵە و نە بە کارێکی بە سوودی دونیاییەوە خەریکە و نە بە کار و کردەوەیەکی ڕۆژی قیامەتەوە. خاڵی پێنجەم، زانایان و ساڵحان ڕێز دادەنێن بۆ زاناکانیان. جوانترین ڕەوشت کە زانا ساڵحەکان پێی دەناسرێنەوە، ئەوەیە کە ئەوپەڕی ڕێز دابنێین بۆ هاوکارانیان، ئای کە بەڵگەی ئیمانە و ئای کە بەڵگەی دڵسافی و دوور لە حەسوودی و کینە و ئای کە دوور لە فیزلی و خۆ بە گەورە زانینە. زانا خۆی بە بچووک بزانێت لە حوزووری برا زاناکانی تریدا، بەڵام کەمن ئەو جۆرە زانایانە، فقلیل ما هم، ئەبو هوڕەیرە خوای لێ ڕازی بێت ئەم وانەیە فێری زانایانمان دەکات کە ئەگەر بە قەزایش بووە ڕێز بگرێنەوە بۆ برا زانەکانیان، یانی چی قەزا؟ سەعیدی کوڕی ئەبی سەعید دەڵێ، لە خزمەت ئەبو هوڕەیرەدا دانیشتبووین، لەو کاتەدا حەسەنی کوڕی عەلی کوڕی ئەبو تاڵیب خوایان لێ ڕازی بێت هات بۆ لامان و سڵاوی لێ کردین و ئێمەش وەڵاممان دایەوە، بەڵام ئەبو هوڕەیرە پێی نەزانی و پاش ئەوەی حەسەن ڕۆیشت پێمان وت، ئەوە نەتزانی؟ خۆ ئەوە حەسەن بوو هات بۆ لامان، وە ئەبو هورەیرەش بە پەلە هەستایە سەر پێ و شوێنی کەوت و گرتیەوە، فەرمووی ئەی سەیدم، ئەی گەورەم، پاشان من پێم وت ئەوە پێی دەڵێیت گەورەم؟ ئەویش فەرمووی لە پێغەمبەری خوام بیستووە صلی اللە علیە وسلم کە دەربارەی حەسەن فەرموویەتی ئەو سەید و گەورەیە، سبحان اللە، کەی زانایانی موسڵمانی ئەم سەردەمە ئەم ڕەوشتە ڕەببانیە مەزنە دەگرنە بەر، واز لە خۆبەدڵبوون دەهێنن، دەی با سەرێک بدەین لە مامۆستا و ئامۆژگاریکاری قوڕەیش و بزانین تا چ ئاستێک ڕێزیان داناوە بۆ زانایان لە وەرزی حەج کردندا. هیشامی کوڕی سولەیمانی مەخزومی دەڵێ، هەر کاتێک عەلی کوڕی عەبدوڵای کوڕی عەباس ڕەحمەتی خوای لێ بێت بهاتایە مەککەی پیرۆز بۆ حەج یان عەمڕە کردن، سەرجەم مامۆستایانی قوڕەیش وانە و هەڵقەکانی خۆیانیان هەڵدەگرت و وازیان لە دەرزوتنەوە دەهێنا، بە گورجی دەهاتنە خزمەت مامۆستا عەلی و لە هەڵقەکانیدا چۆکیان دادەدا. ئەمەش لەبەر ڕێز و گەورەی و حورمەتی عەلی کوڕی عەبدوڵای کوڕی عەباس بوو، ئیتر لەو ماوەیەدا دانیشتایە دادەنیشتن و هەڵبسایە هەڵدەسان و بڕۆیشتایە دەڕۆیشتن بەدوایدا، بەو جۆرە ڕێزیان لێدەگرت تا لە شاری مەککەی پیرۆز دەچووە دەرەوە. تەمەن زۆر گرنگە، دەبێت زاناکان لەگەڵ یەکتردا بیخوێننەوە و پشتگوێی نەخەن، ئەگەر تەنها یەک شەویش گەورەتر بێت. ئەموانەیش لە خزمەت تەڵحەی کوڕی متغفەردا دەیخوێنین. گەورە زانای موجتەهید لەیسی کوڕی سەعد دەفەرمێت، ڕۆژێکیان لەگەڵ تەڵحەی کوڕی موتریفدا دەڕۆیشتم و لای کردەوە بۆ لام و پێی وتم، بەس بمزانیایە یەک شەو لە من گەورەتری هەرگیز پێشت نەدەکەوتم. زانا خراپە دنیا خۆرەکان ئەگەر هەواڵی مردنی زانایەکی برایان ببیسن خۆشحاڵ دەبن، چونکە ئیتر ئەو ناوی نامێنێ و خەڵکی ڕوو دەکەنەوە لای ئەم. بەڵام زانا ساڵحە ڕەببانیەکان وانین و زۆر زۆر نیگەران و دڵتەنگ دەبن بە کۆچی دوایی زانایەکی مەزنی ئیسلام گوێ بگرە بۆ ئەیوبی سەختیانی ڕەحمەتی خوای لێ بێت بزانە چی دەکات سوفیانی کوڕی عوەینە ڕەحمەتی خوای لێ بێت دەگێڕێتەوە دەڵێ ئەیوبی سەختیانی ڕەحمەتی خوای لێ بێت دەفەرمێت هەر کە هەواڵی مردنی زانایەک لە پەیڕەوانی ئەهلی سوننە و جەماعەت دەبیستم وا دەزانم ئەندامێک لە ئەندامەکانی لەشم قڕتاوە جابری کوڕی عەبدوڵڵا خوا لێ ڕازی بێت هەر هەواڵی کۆچی دوایی عەبدوڵڵای کوڕی عەباس زانای مەزنی ئیسلامی بیست، دەستەکانی کێشا بە یەکدا و فەرمووی، ئای کە زاناترین کەس مرد، نەرمونیانترین کەس مرد و ئوممەتی ئیسلام تووشی نەهامەتیەک بوو بە مردنی کە چاکبوونەوەی نیە. ئەم ڕێز و حورمەت و پێزانینە خۆ تەنها لە نێوان ئەندامانی مەزهەبێک یان حیزبێک یان وڵاتێک یان هۆزێک نیە، بەڵکو ئەگەر لەوانەش نەبێت دەبێت هەر ڕێزی تەواوی بۆ دابنرێت چونکە خۆ خزمەتکاری ئیسلامی عەزیزمانە و ئەم وانەیەش لە خزمەت ئەبو جەعفەری سادقدا وەردەگرین کە ئیمام و پێشەوایەکی مەزنی ئەهلی سوننە و جەماعە بووە ئێستا بەداخەوە شیعەکان لەباتی ئێمە شانازی پێوە دەکەن عروەی کوڕی عەبدوڵا دەڵێت لە ئەبو جەعفەری سادقم پرسی ڕەحمەتی خوای لێبێت دەربارەی ڕووکەشکردنی شمشێر بە ئاڵتون لە وەڵامدا فەرمووی، بەڵێ دروستە، کاتی خۆی ئەبوبەکری سدیق شمشێرەکەی ڕووکەشی ئاڵتوون کردووە، دەڵێ پێم وت تۆ پێی دەڵێت سدیق، دەڵێ پێشەوا هەناسەیەکی قوڵی هەڵکێشا و پاشان ڕووی کردە قیبلە و فەرمووی، بەڵێ سدیق، بەڵێ سدیق، بەڵێ سدیق و هەر کەسێک پێی نەڵێ سدیق خوای گەورە نە لە دنیا و نە لە قیامەتدا سدیقی ناکات. ئەمەش عومەری کوڕی عەبدولعەزیزە ڕەحمەتی خوای لێ بێت یاسای ڕەسمی خۆی دەشکێنێت بۆ ڕێزلێگرتن لە زانایەکی موسڵمان و ڕێگەی دەدات بێتە ژوورەوە کە ڕێگەی بە کەسی تر نەداوە لە هاوەڵەکانی بچێتە ژوورەوە بۆ لای زانای پایەبەرز زیادی مەولای ئیبن عیاش لەگەڵ کۆمەڵێ لە هاوڕێکانیدا دێتە خزمەت ئەمیری باوەڕداران عومەری کوڕی عەبدولعەزیز ڕەحمەتی خوای لێ بێت و لە دەرەوە لە بەر دەرگا دەوەستێت و عومەریش ڕێگای ئەو دەدات بە تەنها کە بچێتە ژوورەوە و زیادیش لە خۆشیاندا بیری چوو سڵاوی لێ بکات وەکو ئەمیری باوەڕداران تەنها وتی سڵاو لە عومەری کوڕی عەبدولعەزیز و پاشان بیری کەوتەوە خێرا وتی سەلامی خوا لە ئەمیری باوەڕداران و عومەریش فەرمووی سڵاوەکەی یەکەم جارت زیانی نەبوو بۆم. پاشان وەک رێزێک بۆ ئەو زانایە عومەر لە جێگای بەرزەکەی خۆی هاتە خوارەوە و لەسەر زەویەکە دانیشت و فەرمووی، عومەر زۆر لەوە گەورەترە کە ئەوەندە بێ رێز بێت لە سەرووی زیادەوە دابنیشێت. زانا دنیا خۆرەکان ئەوانەی چوار دەورەی کورسی دەسەڵات لە لای دەسەڵاتداری نەخوێندەوار خۆیان دەکەن بە تاکانە زانای سەردەم و لە لای حاکمدا دەڵێن جگە لە خۆمان خەڵکی تر هەمووی فەریکە زانان و هیچ نازانن، بەڵام زانا ڕەببانیەکان وانین ئەگەر بچنە چڵەپۆپەی دەسەڵاتیش برا زاناکانیان لەیادە و دان بە فەدڵ و زانایی ژیریاندا دەنێن و عومەری کوڕی خەتتابیش خوای لێ ڕازی بێت وابوو لەگەڵ عەلیدا خوای لێ ڕازی بێت سەعیدی کوڕی موسەیەب ڕەحمەتی خوای لێ بێت دەڵێت عومەری کوڕی خەتتاب کە خەلیفەی موسڵمانان بوو پەنای بە پەروەردگار دەگرت لە مەسەلەیەکی قوڵی شەرعی کە باوکی حەسەنی بۆ هەڵگنەکەوێ چارەسەری نەکات واتە عەلی کوڕی ئەبو تاڵیب خوای لێ ڕازی بێت، زۆرێ لە زانا دنیاییەکان بۆ دەناسرێنەوە کە زۆر خۆشحاڵ دەبن کاتێک باسی زیرەکی و لێهاتوویی کەم وێنەییان بکەیت و دەڵێت ئەی وانیە من زۆرم خوێندەوە و من گاڵتە نیم من لە ئەزهەر خوێندوومە بەڵام زانا ڕەببانییەکان بە بیستنی ئەو مەدح و پیاهەڵدانانە قەڵس دەبن و یەکسەر ناوی زانایەکی تر دێنێ کە لە خۆی باشتر و زیرەکترە. خەیثەمە لە باسی چاکی هاوەڵاندا هێناویەتی لە زیادی کوڕی عەلاقەوە کە عومەری کوڕی خەتتاب گەیشت بە پیاوێک و پیاوەکەش زۆر خۆشحاڵ بوو بە دیتنی عومەر وتی ئەم پیاوە مەزنە باشترین کەسی ئوممەتی ئیسلامە لە دوای پێغەمبەرەکەی. عومەر بە دارەکەی دەستی دایگرتەوەو لێیدا و فەرمووی درۆیە ئەبوبەکری سدیق لە منیش و لە باوکیشت باشتر و چاکترە، هەندێ لە زانا دنیاخۆرەکان زۆر خۆشحاڵ و کەیف خۆش دەبن و بزەی لێویان دێ کاتێ لە خزمەتیاندا بوەستن و پرسیاری لێ بکەن و داواکاری پێشکەش بکەن بەڵام زانا ڕەببانیەکان وانین زۆر ئازار دەچەژن کاتێ ئەوان دانیشن و خەڵکی لە حضوریاندا بوەستن و پێداویستیەکانیان بۆ بەرز بکەنەوە ئەمەش وانەیەکی کاریگەرە حەسەنی کوڕی عەلی کوڕی ئەبو تاڵیب پێمان دەبەخشێت. پیاوێک هاتە خزمەت ئەمیری باوەڕداران ئەحسەنی کوڕی عەلی، خوایان لێ ڕازی بێت، وەرەقەیەکی پێدا کە پێویستییەکانی خۆی تێدا نووسیبوو، خێرا حەسەن فەرمووی، نامەکەتمان خوێندەوە و پێویستییەکانت جێبەجێیە. هاوڕێکانی پێیان وت، ئەی کچە زای پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم، ئەی بۆچی نامەکەیت نەخوێندەوە، بزانی چی داوا کردووە، پاشان بۆی جێبەجێ بکەیت؟ ئەویش فەرمووی، ترسی ئەوەم هەبوو لە ماوەیەدا کە سەیری نامەکەی دەکەم، ئەو بەرامبەرم سەرشۆڕانە بوەستایە و هەستی بە زەلیلی بکردایە. زانا دونیاییەکان بە تایبەت ئەوانەی دەوروبەری قەسر پێیان ناخۆش نییە کاتێک نەفامان غەیبەتی زانا ڕەببانییەکان دەکەن، بەڵکو ئەمانیش زیاتری پێوە دەنێن و خۆشحاڵ دەبن. بەڵام زانا ڕەببانییەکان یەکسەر دەمکوتی ناحەز و غەیبەتکاران دەکەن و چاکە و فەدڵی غەیبەتکراو باس دەکەن، فەرموون وانەیەک لە عەتای خوراسانییەوە وەربگرن. عوسمانی کوڕی مامۆستا عەتای خوڕاسانی ڕەحمەتی خوای لێ بێت دەڵێ، لەگەڵ جەنابی باوکمدا کەوتینە ڕێ بەرەو پایتەخت بۆ خزمەت هیشامی کوڕی عەبدولمەلیک، لە ڕێگادا پیاوێکی بەساڵاچوومان پێ گەیشت بە سواری گوێدرێژە کۆ بوو، کراسێکی کۆنی لەبەردا بوو، لەگەڵ جوببەیەکی کۆن و مێزەرێکی شڕی بەسەرەوە بوو، منیش پێی پێکەنیم و بە باوکمت دەبێ ئەم عەڕەبە دەشتەچیە کێ بێت؟ باوکم وتی وس بە ڕاڵە ئەمە سەرداری هەموو زانایانی حیجازە ئەمە مامۆسای عطاء ی کوڕی ڕباحەیە ڕەحمەتی خوای لێ بێ کاتێک لێمان نزیک بیەوە باوکم لە وڵاخەکەی دابەزی و ئەویش لە گوێ درێژەکەی هاتە خوارەوە و دەستیان کردە ملی یەکتری و هەندێ مەسەلەی شەرعیان تاوتوێ کرد و پاشان سوار بوونەوە. ئەمەش زانای خواناس، عومەری کوڕی عەبدولعەزیز ڕەحمەتی خوای لێ بێ، بزانە چۆن ڕێز لە زانایەکی وەک سەعیدی کوڕی موسەیەب دەگرێت، لە کاتێکدا ئەم ئەمیری باوەڕدارانە و تەنها زانایەکە و بەس. جارێکیان عومەری کوڕی عەبدولعەزیز کەسێکی نارد بۆ لای مامۆستا سەعیدی کوڕی موسەیەب تا لە مەسەلەیەکدا پرسیاری شەرعی لێ بکات، بەڵام پیاوەکە بە هەڵە تێگەیشتبوو پێی وت، ئەمیری باوەڕداران ناردویەتی بە دواتا، بەڵام سەعید هەرگیز نەچوە بۆ لای ئەمیر و خەلیفەکان، بەڵام بۆ عومەر خێرا نەعلەکانی کردە پێی و کەوتە ڕێ و هەر کە عومەر بینی هاواری کرد، داوات لێ دەکەم ئەی باوکی محەمەد بگەڕێوە بۆ جێگاکەی خۆت تا نێردراوەکەمان پرسیارەکەت لەوێ لێ بکات، چونکە من نەم ناردوە بە دواتا، بەڵکو ئەو بە هەڵەدا چوە، بەڵکو ئێمە ناردومان پرسیارێکی داوەریمان بۆ بکەی. خاڵی شەشەم، ساڵحان گوناه ناکەن، خۆیان لە گوناه دەپارێزن. یەکێک لە سیما جوان و بەرزەکانی زانا ڕەببانییەکان ئەوەیە جڵەوی خۆیان دەگرن و گوناه ناکەن. چونکە جگە لەوەی خۆیان لێ دەڕەنجێ و دڵیان ڕەش دەبێتەوە، لە ناو خەڵکیشدا سووک و ڕیسوا دەبن و لەوەش خراپتر خەڵکی چاویان لێ دەکات و وادەزانن ئەو کارە دروستە، بۆیە فڵان زانا دەیکات، بەو کارەش دەبن بە قدوەتوسوء، سەرمەشقی خراپ بۆ موسڵمانان. یەکێک لە قوتابیە کچەکانی بەردەستی زانای لە خوا ترس ئەبی سەعیدی خەزازی ڕەحمەتی خوای لێ بێت دەڵێت، پرسیاری شەرعیم لێ دەکرد و لەو کاتەدا خۆم بە جلەکانم پێچابیەوە و دیار نەبوو لێمەوە بەڵام شیرینی وشەکانی وای لێ کردم لە کونی قۆپچەی حیجابەکەمەوە سەیرێکم کرد و لێوەکانیم بینی دەیجوڵاندن کاتێک بینی سەیرم کرد بێدەنگ بوو فەرمووی شتێکی ناسروشتی ڕوویدا لەم ناوەدا پێم بڵێ چی بوو؟ منیش ئاگادارم کرد کە سەیرێکم کرد لە ژێرەوە، ئەویش فەرمووی، ئەی خوشکی خۆم! ئایا نازانی نەزەر حەڕامە و ئەم زانستەی ئێمەش نابێت شتی حەڕامی تێکەڵ بکرێت؟ بیسەرانی بەڕێز و خۆشەویست، بەم ئەندازەیە هاتینە کۆتایی حەڵقەی ئەوجارەشمان تا حەڵقەی داهاتوو بە خوای گەورەتان دەسپێرین کە سپاردە زایا ناکات، والسلام علیکم ورحمە اللە وبرکاته.